بەناوی خوای بەخشندەی میهرەبان کتێبی پێکەنینی گەدا نووسینی مامۆستا حەسەنی قزڵجی پێشەکی مامۆستا هێمن لەسەر کتێبەکە شەو درەنگانە بێدەنگیەکی بەسام ژوورە سارد و سڕ و چۆڵ و هۆڵ و نیوە تاریکەکەی داگرتووم لە خوێندنەوەی ئەم چیرۆکانە بوومەوە لە حاڵێکدا کە کارێکی زۆریان کردۆتە سەر مێشک و دەمارم و وردە فرمێسکیان پێ هەڵوەراندووم، بە ئەسپایی دەفتەرەکەم دادەنێم، ئەسرینەکانم دەستڕمەوە، چراکە دەکوژێنمەوە، لە جێگاکەم دەخزێم و چاو لێک دەنێم، بەڵکوو بتوانم سەرخەوێک بشکێنم و خەم و پەژارەم بڕەوێنم. کەچی خەیاڵ هەڵم دەگرێ دەم با دەم با، دەوەناو دەوەن، ڕەوەزاو ڕەوەز، بەسەر بەفر بەسەری کوێستاناندا، بەناو دارستان و لێڕە چڕ و پرەکاندا، بە نواڵە زەنوێر و بژوێنەکاندا، بە پێ دەشت و گۆڕ و نەرمانەکاندا، بە بەستێنی چۆمی تەتەهودا، بۆ شارە خونچیلانەکەی مامۆستا. بۆ بۆکان، بۆ بووکی شارەکانی کوردستان، بۆ کانگای ئەوین و دڵداری، بۆ مەکۆی خەبات و فیداکاری، بۆ بەرسەرای سەرداری شەهید، بۆ سەر حەوز و کانیە جوان و بەناوبانگەکەی، بۆ تەماشای بەژن و باڵا و خاڵ و میل و چاو و برۆ و کەزی و ئەگریجە و پووز و بەلەک و سەر و شەدە و شان و دەسماڵ و قەد و پشتێنی کیژە بۆکانییەکان، کە دەستە دەستە و پۆل پۆل وەک مێگەلی مامز و ئاسک، بە لەنجە و لار و تاسکە تاسک دێنە سەر حەوز. گۆزە سوور و نەخشاوەکانیان بە ناز لە ئاو هەڵدەدەن و وێنەیان لە ئاوێنەی ڕوون و بێ گەردی حەوزەکەدا جیلوەیەکی ئاسمانی هەیە کە فریشتە و پەری وەبیر دێننەوە و شعور و زەوق مشتوماڵ دەکا و هەست و خەیاڵ دەبزوێنێ. گوێم لە دەنگی ئەو منداڵە ڕەزا سووک و بزۆز و ڕووتەڵە هەڵوافرۆشانە دەبێ کە تەبەکی هەڵوا دەگێڕن و بە هەوایەکی خۆش پێی هەڵدەڵێن و هاوار دەکەن، هەڵوای تەنتەنانی، هەتا نەیخۆی نایزانی. لە جێگاکەمدا ئەمدیو و ئەودیو دەکەم. بە ناهومێدییەوە هەناسەیەک هەڵدەکێشم و لەبەر خۆمەوە دەڵێم، خۆزگە و هەزار خۆزگە منیش وا پیر و کەنەفت و شەکەت و کەلەلا نەدەبووم، ئەوەندەم هێز و گوڕ و تین و توانا دەما تا پڕ بە ئامێزم لەو چیرۆکانەم هەڵگرتبا و بە هەموو شار و دێ و کووچە و کۆڵان و باژێڕی کوردستاندا گەڕابام و یەک بە خۆم هاوارم کردبا، خەڵکینە! ئەگەر شتێ لە هەڵوای تەنتەنانی شیرینتر و لە گوڵاڵەی نواڵان بە بۆن و بەرامەترتان دەوێ، وەرن، وەرن بخوێننەوە، بخوێننەوە تا ئاهی خۆشتان لە دڵ و دەروون بگەڕێ، بخوێننەوە تا تامەزرۆییتان بشکێ، بخوێننەوە تا کوڵ و کۆتان دامرکێ، بخوێننەوە تا کۆمەڵەکەتان بناسن و لە دەرد و ئازاری بگەن، بخوێننەوە تا پتر شاییتان بە زمانەکەتان بێ، تا نەیخوێننەوە نازانن قەڵەمی سیحراوی مامۆستا قزڵجی چ شوێنەوارێکی بە نرخ و وێنەی خڵقخوڵقاندووە. بیری ورد و خەیاڵی بڵند و هەستی ناسکی ئەم نووسەرە بلیمەتە چ نموونەیەکی ئەدەبی بەرزی داڕشتووە و پەنجەی بەهێز و ڕەنگینی ئەم هونەرمەندە گەورە لیزگەیەکی چۆنی لە دڕ و مرواری و گەوهەری نایاب بۆ هۆنیونەوە. لە موکریان باوە دەڵێن بنەماڵەی قزڵجی وەک بێتۆمراوی وان هەر لە هێلکە هاتنە دەر مەلەوانن مەبەستیان ئەوەیە ئەوی لەو بنەماڵە بێ هەر لە منداڵیەوە زانا و پیتۆڵە بەڕاستیش ئەو بنەماڵە بەڕێزە گەلێک پیاوی بلیمەت و زانای لێ هەڵکەوتووە کە بێ ئەوەی بۆ خۆیان ویستبێتیان ناوبانگی زانست و هونەریان لە دونیادا بڵاو بۆتەوە مامۆستا حەزەنی قزڵجی کە ڕۆڵەیەکی هەڵکەوتووی ئەو بنەماڵە گەورەیە کە مایەی شانازیی نەتەوەکەمانە، ئەو ڕێبازی باوک و باپیرەکانی نەگرت و ڕێگایەکی تری هەڵبژارد و لەباتی خزمەتی ئایین کە ڕێگای باوک و باپیرەکانی بوو، خزمەتی ئەدەبی وەئەستۆی خۆی گرت، ئەویش چ ئەدەبێک، ئەدەبێکی بەرزی کۆمەڵایەتی. یەکێک لە سیاسەت و چوونەکانی ڕەزاخانی پەهلەوی لە ماوەی دەسەڵاتی ڕەشی فاشیستی خۆیدا هەوڵی بێ وچان و بێ ڕەحمانە بوو بۆ تواندنەوەی گەلی کورد لە کوردستانی ئێراندا بۆ جێبەجێ کردنی ئەو مەبەستە شەیتانیە داب و شوێن و جل و بەرگ و زمان و ئەدەب و مۆسیقا و سەمای کوردی بە توندی قەدەغە کردبوو بەڵام بەو هەموو هێزە شەیتانیەوە نەک هەر کوردی کۆڵنەدەری بۆ نەبەزی و دەڕۆستی نەهات، بەڵکو ئەو سیاسەتە و زەبر و زەنگی پۆلیسی ڕەزاخان بوو بە هۆی ڕاپەڕینێکی بەرینی فیکری لە کوردستاندا. هەزاران پێچ و پشتێن و ڕانک و چۆغە و پەستەی پیاوی کورد و شەدە و هەوری و دەسماڵ و کۆڵوانی ژنی کورد دڕا و سووتا، بەڵام جلوبەرگی کوردی وەک سوننەتێکی میللی هەر مایەوە. لە قوتابخانە و ئیدارە، تەنانەت لە کوچە و خیابان هەزاران کورد بە تاوانی کوردی کوتن گیران و ئازار دران و سوکایەتیان پێ کرا، بەڵام زمانی کوردی وەک سەرمایەی نەتەوایەتیمان هەر پارێزرا، کورد نەتواوە و ئابڕوو تکاوی و ڕیسوایی مێژوو بۆ پۆلیسی ڕەزاخان مایەوە. لەو سەردەمە تاریک و تنووک و ئەنگوست لە چاوەدا، لە مەڵبەندی موکریان بۆ بەربەرەکانێ دەگەڵ سیاسەتی تواندنەوەی کورد، کۆمەڵێکی نهێنی لە زانایان و ڕووناکبیران و گەورە پیاوانی کورد بە ڕابەری مامۆستا مەلا ئەحمەدی فەوزی، سەیفی قازی، پێشەوای نەمر، قازی بۆکان، شێخ ئەحمەدی سرێڵائاوا و گەلێکی تر لە ڕووناکبیرانی ئەو سەردەمە پێکهاتبوو. کە ئامانجی ئەساسی و هەرە گەورەیان پاراستن و پەرەپێدانی زمان و ئەدەبی کوردی بوو. کتێب و ڕۆژنامەی کوردی کە لە عێراق بڵاو دەبوونەوە بە زەحمەت پەیدایان دەکرد و بە ئیحتیاتەوە بەسەر لاوانی بڕواپێکراودا بڵاویان دەکردنەوە تا فێری کوردی خوێندنەوە بن. ئەوان بە تایبەتی مامۆستا فەوزی دەستەیەک لاوی ڕووناکبیریان پێگەیاند کە لە دواڕۆژدا شاعیر و نووسەری زۆر خزمەتکار و بەناوبانگیان لێ هەڵکەوت. یەکێک لە دەست پەروەردەکانی فەوزی و هاوبیرەکانی کاک حەسەنی قزڵجی خۆمانە کە هەر لەو دەمەی ڕا فێری کوردی خوێندنەوە بووم ئەوە بوو دەگەڵ سایی شوومی پەهلەوی لاچوو تەموو مژی نەگبەت و چارەڕەشی کورد ڕەوی وەک ئەستێرەیەکی گەشی ڕووناک و پرشنگدار لە ئاسمانی ئەدەبی کوردیدا درەوشایەوە و لاپەڕی گۆوار و ڕۆژنامە کوردییەکانی بە نووسراوە جوانەکانی ڕازاندەوە. لە زەمانی کۆماری دیموکراتی کوردستاندا مامۆستا قزڵجی بێ ئەوەی سینگ ڕەپێشخاو خۆ ڕانێ یەکێک لە خۆشەویستترین و نێزیکترین دۆستانی پێشەوا قازی محەمەدی ئەدەب دۆست و هونەر پەروەر بوو بێجگە لەوەی لە ڕۆژنامەی کوردستان ئۆرگانی حیزبدا دەینووسی سەرنووسەری گۆوارە جوانەکەی هەڵاڵەش بوو. پێشەوا لە ئاخرین ڕۆژانی دەسەڵاتیدا خەریک بوو مامۆستا قزڵجی و چەند شاعیر و نووسەری لاو و تازە پێگەیشتوو بنێرێتە دەرەوە تا بە قەولی خۆی چاو و گوێیان بکرێتەوە و شتی تازە فێر بن، بەڵام بەداخەوە نەگەیشت و ئەم ئاواتەشی وەک زۆر لە ئاواتە پیرۆزەکانی نەهاتە دی. وەک ئێستا لە بیرمە و تا گڵەبانی چاوم دەکەن لە بیرم ناچێتەوە، ڕۆژێکی سارد و سەوڵبەندانی مەهاباد بوو، زریانێکی ساردی دەهات و کەڕەسیسەی دەکرد. خۆم کووزوو کردبوو، بە پەلە دەڕۆیشتم جێگایەکی گەرموگوڕ ببینمەوە. تەماشام کرد پێشەوا لەبەر بێڵاکەی هاتوچۆ دەکا و ڕۆژنامەی کوردستانی بە دەستەوەیە و یەکێک لە نووسەرانی ڕۆژنامەکەی لە لایە. خەریک بوو فیزماڵکی دەمێ و خۆم ببوێرم، دیتمی و بانگی کردم، هێشتا دوور بووم، فەرمووی، دیوتە ئەو قزڵجییە چۆنی نووسیوە؟ زانیم مەبەستی ئەو پارچە ئەدەبییە جوانەی قزڵجییە کە لەو ژمارەدا چاپ کراوە. گوتم، بەڵێ دیومە و بەڕاستی چاکی نووسیوە. کاکی نووسەر هەڵیدایە و کوتی، بەڵێ چاک دەنووسێ، بەڵام کەم دەنووسێ. پێشەوا بزێکی هاتێ سەری ڕاوەشاند و ئەم دوو شیعرەی سەعدی خوێندەوە، خاک مغرب شنیده ام که کنند به چهل ساله کاسه چینی، صد به روزی کنند در مردشت، لاجرم قیمتش همی بینی. کە خوا لێ خۆش بوو مەلا مستەفای سەفوەت ئاوای کردووە بە کوردی بیستوومە کەوا لە ڕۆژهەڵاتا بە چل ساڵ ئەیکەن یەک کاسەی چینی لە مەردەشت ئەکەن سەدی بە ڕۆژێ بۆیە قیمەتی وایە ئەیبینی. دیسان ڕووی لە من کرد و فەرمووی، بریا زۆری وامان هەبان و پێش ئەوەی من جوابی دەمەوە بۆ خۆی گوتی، ئەگەر بۆ خۆمان بین زۆری وامان لێ هەڵدەکەون. داخی گرانم، زۆر زوو هێلانەکەمان لێ شێوا و سایەی ئەو پیاوە نیشتیمانپەروەر و ئەدەبدۆست و هونەرپەروەر و قەدرزانەمان لەسەر وەلا کەوت. قزڵجیش وەک زۆر لە شاعیر و نووسەرەکانی کورد بێ ئەنوا و بێ داشدار و دڵسۆز مایەوە و لە دەست زوڵم و زۆری ڕژێم ئاوارە و پەڕیوەی هەندەران بوو. هەر بۆ خۆی دەزانێ لەو ماوە دوور و درێژەی لێقەومان و دەربەدەریدا چەند تاڵ و سوێری ژیانی چێشتووە، چەندی سەرما و گەرمای دونیا دیوە، چەندی پەند و گوڵمەز بە سەر هاتووە، چەند گیراوە و ئازار دراوە و ئەمدیو و ئەودیوی پێ کراوە و بۆ پەیدا کردنی پاروەنانێکی بێ منەت ناچار بووە بەو دەستە وستانی خۆیەوە کاری چەند سەخت و گرانی بەدەنی بکا و سەر بۆ ناکەسان شۆڕ نەکاتەوە. مامۆستا لە کۆڕی خەباتدا قاڵ بووە، خاراوە و لە کڵ هاتۆتە دەرێ، لەو هەموو کوێرەوەری و دەربەدەری و چەرمەسەرییە شت فێر بووە، زانستی بەرەو ژوورتر چووە، تەجرەبەی وەسەریەک ناوە، کۆمەڵی خۆی باشتر ناسیوە، هەستی بە ئێش و ئازاری کردووە و دەرمانی بۆ دۆزیوەتەوە و بۆتە فەیلەسوفێکی پسپۆر و نووسەرێکی ڕیالیست و واقیعبین. پاڵەوانی چیرۆکەکانی قزڵجی هیچ کامیان بۆ خوێنەرێکی کورد نەناسیاو نین، هەموویانی لە چین و توێژەکانی کۆمەڵی کوردەواری هەڵبژاردووە، کارەساتی ژیانی وانی بە کوردێکی ساکار بەو زمانەی هەموو کوردێکی نەخوێندەوار و ساویلکە لێی حاڵی بێ شی کردۆتەوە. خوێنەری ورد تێ دەگا مامۆستا قزڵجی تا چ ڕاددەیەک خوێنەری ورد تێ دەگا مامۆستا قزڵجی تا چ ڕاددەیەک شارەزای زانستی ڕەوانشناسییە و چۆنی ڕۆحی پاڵەوانەکانی ناسیوە و چۆتە ناخی هەناو و دەروونیانەوە. مامۆستا قزڵجی کۆمەڵی کوردەواری لە هەموو کەس چاکتر ناسیوە، خوێنەر لەم چەند چیرۆکە کورتانەدا نموونەی ژیانی دەرەبەگێکی چەکمەڕەق، کۆنەبەگێکی بارگین تۆپی و شێخێکی دەستبڕ، دەروێشێکی زەرگ وەشێن، جوتیارێکی زۆرلێکراو، باب نۆکەرێکی زمانلووس، کاربەدەستێکی بەرتیل خۆری بێگانە، تاجرێکی سوودخۆر و تەماعکار، جاسووسێکی نیشتیمان فرۆش، تەنانەت ژنێکی چارەڕەش و بێبەشی کورد دەبینێ. خوێنەر پاش خوێندنەوەی زۆربەی چیرۆکەکان پێکەنین دەیگرێ، بەڵام چ پێکەنینێک، پێکەنینێکی تاڵتر لە کەکرە. ئەوەی بۆ کوردێکی دڵسۆز جێی داخ و خەفەتە ئەوەیە کە زیاتر ڕووداوەکانی ناوەرۆکی ئەم چیرۆکانە دەگەڕێتەوە بۆ سی ساڵ لەوەی پێش، کەچی دەبینی ئێستاش ئاڵوگۆڕێکی ئەوتۆ لە وەزعی کۆمەڵایەتی کورددا ڕووینەداوە کە ئەم چیرۆکانە تازەیی خۆیان لەدەست بدەن. ئێستاش جوتیار بە چەشنێکی نوێ دەچەوسێنرێتەوە و لەبەر زۆری ئیجارە و قیست و سوور و سات دەست لە زەو و زاری خۆی هەڵدەگرێ و ڕوو لە شاران دەکا. ئێستاش توونی حەمام پڕن لە هەژارە بێ جێ و ڕێیەکان. ئێستاش بازرگانی سوودخۆر و سفتەباز، شێخی کۆنەپەرست و دەستبڕ، دەروێشی فریودراوی زەرگوەشێن لە کوردستاندا کەم نین. ئێستاش دایک و بابی کورد بۆ چارەی دەردی منداڵە نەخۆشەکانیان دەست و دامێنی ئامینە خانی نوشتەنووس دەبن و زۆر ئامینە خانی بێبەش و چارەڕەش ماون کە لەبەر وەزعی نالەباری کۆمەڵایەتی هەوەس ناچاریان دەکا بە فێڵ ڕەشید فێرکەن نوشتەیان دەکۆشێ باوێ ئێستاش سەرکار ڕەزایی پازگاکانی کوردستان لە جەنابی سەرهەنگ بە ئیجارە دەگرێ و بۆ ئەستاندنی بەرتیل و سازکردنی پەڵپ و پیانوو حوسێن قولی هەر بە دەستەوەیە. خوێنەرانی بەڕێز، من لەو سەرەتا کورتەدا ناتوانم مامۆستا قزڵجی بە ئێوە بناسێنم. خۆتان کتێبەکەی بە سەرنجەوە بخوێننەوە تا ئەم نووسەرە هەڵکەوتووە بناسن و لە بیری بەرزی بەهرە وەرگرن. با تێکڕا فەرمایشەکەی پێشەوای نەمرمان دووپاتە بکەینەوە و بڵێین، بریا زۆری وامان هەبان. هێمن.